کاسێتی یانزەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی دووەم لە لاپەڕە سێ سەد و چواردە. گرنگترین نووسراوەی ئەو ئەخلاق بە هۆکاری ئەندازەیی بوو. ئەخلاق بە هۆکاری ئەندازەیی؟ لەوانەیە تۆزێک سەیر بێتە بەر چاو. مەبەست لە ئەخلاق لە فەلسەفەدا لێکۆڵینەوەی هەڵسوکەوتی ئەخلاقی باشە بۆ ژیانی باشتر. بۆ نموونە لە شوێنێکیشدا گەر باس لە ئەخلاقی سوقراط یا ئەرستۆ بکەین، مەبەستمان هەر ئەم شتەیە. بەڵام کەم و زۆر لە دەورانی ئێمەدا ئەخلاق بۆ چەند خشتە و یاسایەکی کەم و کورت دابەزیوە تاکو وا بین کە قاچ بەسەر قاچی خەڵکدا نەنێین. چونکە تەنیا لە بیری خۆ بوون بە خراپە و خۆپەرستی دەژمێرێت. بەڵێ شتێکی لەو بابەتە. ئیسپێنۆزا ئەخلاقی هەم بە واتای هونەر و هەم بە واتای هەڵسوکەوت و کرداری چاکە بەکار دەهێنا. لەگەڵ ئەوەشدا هونەری ژیان بە هۆکاری ئەندازەیی وتەیەکی سەیرە. ڕەوشی ئەندازەیی وشەیەک بوو کە ئێسپێنۆزا بۆ دەرباز بوون لە خشتەیەکی دیاریکراو بەکاری دێنا. لە یادت ماوە دیکارت دەیویست بنەمای ڕەوشی بیرکاری بۆ دووبارە ناسینەوەی فەلسەفی بەکار بێنێت. ئەڵبەت بە شێوەیەکی گشتی مەبەستی دووبارە ناسینەوەی فەلسەفی لەسەر بنەمای عەقڵی نەبوو. ئیسپنۆزایش هەر بەم شێوە پەیوەندی بە عەقڵگەراییەوە بوو. دەیویست بە هەڵسوکەوت و ئەخلاق پیشانی بدات کە ژیان لە ژێر کاریگەری یاسای گشتی سروشتدایە. کەواتە دەبێت خۆمان لە هەوەس و ویستی دەروونی ڕزگار بکەین. بە بڕوای ئەو، تەنیا بەم جۆرە دەتوانین خۆشبەختی و کامەرانی بەدەست بهێنین. بەڵام ئێمە بە تەنیا شوێنکەوتووی یاسای سروشتی نین، وانییە؟ تێگەیشتن لە فەلسەفەی ئێسپێنۆزا کارێکی ئاسان نییە. دەبێت بەش لە دوای بەش بڕۆینە پێشەوە و لەبیرتە دیکارت پێی وابوو کە جیهان و ژیان لە دوو هەوێنی ئەندێشە و ماددە دروست بووە؟ چۆن دەکرێت لە بیرم بچێت؟ دەتوانین وشەی هەوێن بە دروستکەری شتەکان بزانین یاخود شتێک کە مایەی سەرەکی شتەکانە. دیکارت بەم دوو هەوێنەوە دەستبەکار بوو بە بۆچوونی ئەو، هەموو شتێک یا فیکر و ئەندێشەیە یان ماددەیە. ئێسپێنۆزا ئەم خشتەیەی ڕەت دەکردەوە. بە بڕوای ئەو، تەنها یەک هەوێن هەیە، ئەو هەوێنەش بەشێکە لە بوونی تاقانە کە خۆی بە ئاسانی بە هەوێن یا بە خودای یا بە خودا ناوی دەبات. بەم جۆرە ڕوانینی دوو لایەنەی دیکارت سەبارەت بە ژیان و بە ژیان ڕەت دەکاتەوە. ئیسپینۆزا لە پێناسەی ئێمەدا کەسێکی تاقانەگەرایە، بەو مانایە کە سروشت و چۆنێتی هەموو شتەکان بۆ یەک هەوێن کەم دەکاتەوە، خاڵی جیاوازییان کەم نییە. لەگەڵ ئەم هەموو جیاوازییەدا کە خەڵک لەنێوان دیکارت و ئێسپینۆزا دایدەنێن، لە ڕاستیدا هێندەش زۆر نییە. دیکارتیش پێی وابوو کە خودا یەک جۆرە بوونی هەیە. بەڵام کاتێک ئێسپینۆزا خودا و سروشت و خوڵقان بە یەک شت دەژمێرێ، لێرەدایە کە لە دیکارت و هەروەها ئایینی یەهوود و مەسیحییەت دوور دەکەوێتەوە. کەواتە خودا سروشتە، هەر ئەوەندە و بەس. بەڵام مەبەستی ئیسپینۆزا لە سروشت تەنها سروشتی ماددی نییە. واتای خودا سروشت و هەوێن و تەواوی ئەو شتانەیە کە بوونیان هەیە. بەشێک لەمانە تەواوی شتە مەعنەوی و دەروونیەکانە. کەواتە هەم مادە هەم فیکر و ئەندێشە. ئافەرین. بە بڕوای ئیسپینۆزا مرۆڤ دوو تایبەتمەندی یاخود ڕاستی خودا دەناسێت. ئیسپێنۆزا ئەوانە بە تایبەتمەندی خودا ناودەبات و ئەم تایبەتمەندیانە هەر ئەو دوو وشەیە کە دیکارت بە فیکر و چۆنیەتی ناوی دەبات. خودا یا هەمان سروشت خۆی یا بە شێوەی فیکر و ئەندێشە یاخود بە شێوەی چۆنیەتی و ئەندازەیی دەنوێنێت. لەوانەیە خودا تایبەتمەندی زۆرتریشی هەبێ، بەڵام مرۆڤ تەنیا ئەم دوانە دەناسێت. پەسەندی دەکەم، بەڵام باسەکە بۆ ئەوەندە ئاڵۆز دەکاتەوە. بۆ دۆزینەوەی فیکر و زمانی ئێسپێنۆزا پێویستمان بە وردبینییەکی زۆر هەیە، بەڵام لە کۆتاییدا نرخی شتەکە وەردەگرین و دەگەینە فکرێکی وەها درەوشاوە بە وێنەی ئەڵماس، چیتر تاقەتی چاوەڕوانیم نییە. وتمان هەموو شتێک لە سروشتدا یا ئەندێشە و فیکرە یا لایەنی چۆنیەتییە. ئەو پێشهاتانەی ڕۆژانە کە لە بەرامبەرماندا خۆیان دەنوێنن، بۆ نموونە چڵێک گوڵ یا شعرێک لە پەخشانەکانی وۆرت زۆرت، لایەنە جیاوازەکانی چۆنیەتی یا هەمان بیرکردنەوەیە. مەبەست لە لایەن شێوەیەکی تایبەتە لە هەوێن کە خودا یا سروشت بە خۆیەوە دەگرێت. چڵی گوڵ لایەنێک لە چۆنیەتییە، شعرێک کە باس لە چۆنیەتی ئەو گوڵە دەکا حاڵەتی ئێندێشەیە. بەڵام لە بنەڕەتدا هەردووکیان پیشاندەری هەوێن، خودا، یا سروشتن. منت تووشی سەرسووڕمان کرد. بەڵام ئەوەندەیش ئاڵۆز نییە. لە پشت ڕۆکاری شێوازی وشک و سەختی ئیسپێنۆزاوە تێگەیشتنێکی زۆر مەزن و سەرسووڕهێنەر هەیە، تێگەیشتنێکی هێندە سادە و ساکار کە لە زمانی ڕۆتینی ئێمەدا ناگونجێت. بەو جۆرەش ئەگەر تۆ ڕێگە بدەی من زمانی ڕۆژانە و ڕۆتینی خۆمان بە باشتر دەزانم کێشە نییە کەواتە باشترە لە خۆتەوە دەست پێ بکەم کاتێک تۆ ددانت دێشێ چ شتێک ئەو ئێشە دەچێژێت هەروا کە وتت من زۆر باشە ئەی کاتێک دوای ماوەیەکی زۆر دێتەوە یادت کە ددانت ئێشاوە چییە کە بیر دەکاتەوە دیسانەوە من. کەواتە تۆ کەسێکی کە لە کاتێکدا ددان دێشێت و لە کاتێکی تردا بیری لێ دەکەیتەوە. ئیسپێنۆزا دەیوت هەموو شتە مادیەکان و ئەو شتانە لە دەوروپشتی ئێمە ڕووەدات نموونە و نواندنی خودایا سروشتە. بۆیە هەر فکرێکیش بە مێشکماندا دێت لە سروشتەوە سەرچاوە دەگرێت، چونکە هەموو بوون و ژیان یەک شتە، یەک خودا، یەک سروشت، یەک هەوێن هەیە و بەس. بەڵام کاتێک بیر لە شتێک دەکەمەوە ئەوە منم کە بیر دەکەمەوە. کاتێک کە لە شوێنەکەم هەڵدەستم ئەوە منم لەوێ دەبزوێم یا دەبزێوم. چیتر باسی خودا بۆ دەهێنیتە پێشەوە. پێم خۆشە کە چوویتە ناو باخی باسەکەوە بەڵام تۆ کێیت؟ تۆ سۆفیا ئامۆندسۆنی بەڵام دیمانەی شتێکی زیاد لە ئەندازە مەزن تریشی. بەڵێ وایە. ئەگەر بتەوێت دەتوانی بڵێی کە تۆی بیر دەکەیتەوە یا تۆی کە دەبزوێی. بەڵام دەشتوانیت بڵێیت سروشتە کە مێشکی تۆ دەخاتە فیکرکردنەوە یا سروشتە کە تۆ دەخاتە بزواندن، وانییە؟ باسەکە لە ڕاستیدا ئەوەیە کە تۆ بە چ چاویلکەیەکەوە دەڕوانیتە جیهان. کەواتە تۆ دەڵێیت من سەرپشکی بڕیاردان نیم؟ هەم بەڵێ هەم نا. تۆ لەوانەیە سەرپشک بی کە پەنجەی خۆت بۆ هەر لایەنێک کە بتەوێت ببزوێنیت، بەڵام پەنجە تەنها دەتوانێ بە ئەندازە و هەڵکەوتی سروشتەکەی ببزوێت. بۆ نموونە ناتوانێ لە دەستت بێتە دەر و لە ناو ژوورەکەدا سەما بکا. هەروا سۆفیا تۆیش لە پەیکەری سروشتدا شوێنی خۆت هەیە و تۆ سۆفیایت، بەڵام پەنجەی پەیکەرێکی لە خودا. کەواتە ئەو شتەی کە من دەیکەم بە ویست و ئیرادەی خودایە؟ یا بە ئیرادەی سروشت؟ ئیسپێنۆزا پێی وابوو کە خودا یا یاساکانی سروشت هۆکاری دەروونی هەر شتێکە کە ڕوو ئەدات. خودا هۆکاری دەرەکی نییە، چونکە تەنیا لە ڕێگەی یاساکانی سروشتەوە قسە دەکا. من جیاوازی ئەم دوو شتە نازانم. خودا هەڵسوڕێنەری شانۆی بووکەڵەکان نییە کە پەتی هەموویانی بەدەستەوە بێت و هەموو ڕووداوەکان هەڵسوڕێنێت. هەڵسوڕێنەری شارەزای شانۆ لە پشت پەردەکانەوە کارەکان بەڕێوە دەبات و بۆیە هۆکاری ناوەکی بزواندنی بووکەڵە دەستکردەکانە. بەڵام شێوازی دەسەڵاتداراتی، دەسەڵاتداری جیهان لە لایەن خوداوە بە شێوەی دەرەکی نییە. خودا لە ڕێگەی یاسا سروشتییەکانەوە بەسەر جیهاندا فەرمان دەکات و کەواتە خودا یا سروشت هۆکاری ناوەکی ڕووداوەکانە. واتای ئەم قسە ئەوەیە کە هەموو شتێک لە جیهانی مادیدا لە ڕووی نیاز و پێویستییەوە ڕووەدات و ڕوانینی ئێسپێنۆزا لەسەر دونیای مادی یا سروشتی نیاز و ناچارییە. وا دەزانم شتێکی هاوشێوەی ئەم وتەیەم بیستبێت. لەوانەیە لە کاتی باسکردن دەربارەی ڕەواقییەکان بووبێت. ئەوانیش دەیانوت هەموو شتێک لە جیهاندا لە ڕووی پێویستییەوە ڕووەدات و بۆیە زۆر گرنگە کە هەر پێشهاتەیەک بە خۆڕاگرییەوە قبوڵ بکەین و نەکەوینە حاڵەتی هەستیار. ئەخلاقیاتی ئیسپێنۆزایش بە شێوەیەکی کورتکراوە هەر ئەمە بوو. لە مەبەستت تێدەگەم. بەڵام ئەو فیکرە ئێستاش لە لای من گونجاو نییە کە خاوەنی بڕیاری کردارەکانی خۆم نەبم. زۆر باشە دەگەڕێینەوە بۆ دواوە بۆ لای ئەو مێرمنداڵەی کە سی هەزار ساڵ لەمەوبەر لە دەورانی بەردیندا دەژیا. کوڕەکە کاتێک گەورە بوو نێزەی بۆ حەیوانەکان هەڵەدا و خۆشەویستی کچێک چووە دڵی کە لە دواییدا بووە دایکی منداڵەکانی و بێشک خوداکانی خێڵەکەی خۆی دەپەرست. وا دەزانی ئەو لە بەئەنجامگەیاندنی ئەم کردارانەدا سەرپشک بوو؟ نازانم. یا شێرێک لە ئەفریقیا لەبەرچاو بگرە. وا دەزانی خۆی بڕیاری داوە کە دڕندە بێت و بە هۆی ئەو بڕیاری خۆیەوە ئاسکێکی شل لەت و پەت دەکا، یا بە جێگای ئەوە دەیتوانی بڕیار بدا کە گیاخۆر بێت؟ نا، شێر شوێن سروشتی خۆی دەکەوێ. بە مانای یاسای سروشت. سۆفیا تۆیش هەر بەو جۆرەیت، چونکە تۆیش بەشێک لە سروشتی. ئەڵبەت دەتوانی بە یارمەتی دیکارت ئاوار بکەی کە شێر حەیوانە و لەگەڵ مرۆڤی ئازاددا کە خاوەنی توانای عەقڵە جیاوازیت هەیە. ئێستا فیکر لە منداڵێکی تازە لەدایکبوو بکەرەوە کە چۆن دەگری و دەزریکێنێت. ئەگەر شیری پێ نەدەی پەنجەی خۆی دەمژێت وایە ئەم منداڵە خاوەنی ئیرادە و ویستی ئازادە؟ پێم وانییە. ئەو منداڵە کەی ئیرادەی ئازاد پەیدا دەکا کاتێک دەگاتە تەمەنی دوو ساڵی بەملاو بەولادا دەڕوات و هەرشتێک دەبینێ بە پەنجە هێمای بۆ دەبات و لە سێ ساڵیدا بەهانە لە دایکی دەگرێت لە چوار ساڵیدا لەناکاو لە تاریکی دەترسێت و سۆفیا ئایا ئەم منداڵە ئازاد و خاوەن ئیرادەیە؟ من نازانم. کاتێک دەگاتە پانزە ساڵی بەرامبەری ئاوێنە دەوەستێت و خۆ جوان کردن فێر دەبێت. ئایا ئەمە ئەو کاتەیە کە خۆی بڕیار ئەدات و بە ویستی خۆی هەڵسوکەوت دەکات؟ تازە خەریکم لە مەبەستت تێدەگەم. ئەم کچە هەڵبەت کە سۆفیا ئامۆنسۆنە بەڵام ئەویش بەهۆی یاساکانی سروشتەوە ژیان دەکا. خۆی بە ئەم شتە نازانێت چونکە بۆ هەر کارێک کە دەیکا چەندین هۆکاری ئاڵۆز هەیە. لەمە زیاتر نامەوێت ببیستم. تەنیا یەک پرسیاری تر ماوە کە دەبێت وەڵامی بدەیتەوە دوایەوە کۆتایی پێ دەهێنم دوو نەمامی هاوتەمەن لە باخێک دادەنێشرێن، یەکێکیان لە خاکێکی باش و شوێنێکی بە ڕۆژ دایە و ئاوی فراوانیشی هەیە. دانەکەی تر لە خاکێکی خراپ و لە سوچێکی نسێی تەسک و تاریکدا کە ئاویشی نییە دەنێژرێت. کامیان باشتر پەرە دەسێنێت و بەرهەمی باش دەگرێت؟ ئاشکرایە ئەوەی لە شوێنێکی باشتردا نێژراوە. ئیسپێنۆزا نەمامی یەکەمی بە ئازاد ناوبرد. ئەو نەمامە ئازادی تەواوی هەیە کە توانا سروشتی و دەروونیەکانی خۆی بدرکێنێت. بۆ نموونە گەر دارسێوێک بێت توانای بەرهەمدانی هەڵوژەی ئاقۆخی نییە. ئەم ڕاستیە لە مرۆڤیشدا دەگونجێ، بۆ نموونە بارودۆخی سیاسی دەتوانێ ڕێگر بێ لەبەردەم گەشەکردن و پەروەردە بوونماندا. چۆنیەتی دەروونی ئێمە دەتوانێ لەمپەر بێ لەسەر ڕێگەی بەرەوپێشچوونمان. تەنیا کاتێک کە ئێمە بە ئازادی بهێڵنەوە بەڵکو تواناکانی خۆمان پەروەردە بکەین. دەتوانین وەکو بوونەوەرێکی ئازاد ژیان بکەین، بەڵام لە هەر حاڵەتدا توانا دەروونیەکانمان هەروەها هەلی دەرەکی دروست وەکو مێردمنداڵەکەی دەورەی بەردین یا شێرەکەی ئەفریقیا یا ئەو نەمامە سێوە چارەنووسی ئێمە دروست دەکەن. زۆر باشە من کەم و زۆر وەرم گرت. ئێسپێنۆزا جەخت دەکاتەوە کە تەنیا یەک بوون بە تەواوی خاوەن توانای تەواوی دەروونە و دەتوانێت بە ئازادی بێ سنووری هەڵسوکەوت بکا. تەنیا خودا یا سروشت خاوەنی ڕەوتێکی ئاوا ئازادە و هەڕەمەکی دروست نەبووە. مرۆڤ دەتوانێت بۆ گەیشتن بە ئازادی و ڕزگاربوون لەو کۆتوبەندە و هەروەها بارودۆخی دەرەکی کۆشش بکات، بەڵام هەرگیز بە ئیرادەی ئازاد دەست پەیدا ناکات. ئێمە بەهۆی ئەو شتەی کە بەسەر لەشماندا دێ کە لایەنێکی مادییە خاوەن بڕیار نین. هەروەها بیرکردنەوەی خۆمان هەڵنابژێرین، کەواتە مرۆڤ ڕۆحی ئازادی نییە و بەردەوام لە پەیکەرێکی میکانیکیدا قەتیس ماوە. تێگەیشتن لەم باسە زۆر دژوارە. ئیسپێنۆزا دەیوت، پێدەچێ وا تێبگەین کە هەوەس و ئارەزووەکانی ئێمە لە خۆباییبوون و بەدوای چێژداچوونی ئێمەیە، کە دەبێتە هۆی نەگەیشتن بە کامەرانی و ڕێکخراوەیی ڕاستەقینە. بەڵام ئەگەر پەسەندی بکەین کە هەموو شتێک لە ڕووی نیاز و پێویستەوە ڕووەدا، دەگەین بە تێگەیشتنێکی هەستی لەسەر هەموو سروشت. بە ڕوونی دەتوانین ببینین کە هەموو شتێک پێکەوە هەڵواسراوە و هەموو شتێک تاقە یەک شتە. مەبەست ئەوەیە هەرچی کە بوونی هەیە بە ڕوانینێکی هەمە لایەنەوە تێیبگەین و تەنیا لەم حاڵەتەدایە کە خۆشحاڵی و خۆشبەختی دەسڕێین. ئی سپینۆزا ئەمە بە ڕوانینی هەموو شتێک لە ڕوانگەی هەمیشەیی بوونەوە ناو دەبات و هەر لێرەوە نەبوو کە باسەکەمان دەست پێکرد؟ ناچارین هەر لێرەدا کۆتایی پێبێنین، من دەبێت بڕۆم. ئالبێرتۆ هەستا و چوو کاسەیەکی گەورەی میوەی لەسەر قەفەسی کتێبەکان هێنا و خستیە سەر مێزەکە. لانیکەم لە پێش ڕۆیشتندا تۆزێک میوە بخۆ. سۆفیا مۆزێکی هەڵگرت و ئالبێرتۆ سێوێکی سەوز، سۆفیا سەری مۆزەکەی قرتاند و پێستەکەی لێ کردەوە و لەناکاو وتی، لەسەر ئەمە شتێک نووسراوە. لەسەر چی؟ ئێرە، لەسەر پێستی مۆزەکە، وا دیارە بە قەڵەم و ڕەنگ نووسراوە. سۆفیا سەیری کرد و پیشانی ئالبێرتۆی دا و بە دەنگی بەرز خوێندیەوە. هێڵدە، دیسان من هاتمەوە ملام و شوێنێک هەم، یادی لە دایک بوونت پیرۆز بێ. سۆفیا وتی زۆر گاڵتەیە. بەردەوام بە ئازارتر دەبێت. بەڵام ئەمە ناگونجێت. لە لوبنان مۆز بەرهەم دێنن؟ ئالبێرتۆ سەری بزوان سۆفیا وتی من کە ناتوانم ئەمە بخۆم. دەی مەیخۆ. کەسێک کە پیرۆزبایی لەدایکبوونی کچەکەی لەسەر پێستی مۆز بنووسێ، ئەڵبەت مێشکی تەواو نییە، بەڵام لەگەڵ ئەوەیشدا زۆر وریا و بەفیکرە. بەڵێ، هەم ئەو، هەم ئەم. کەواتە تا ئێرە بۆمان ڕوون بۆوە کە هیلدە باوکێکی زیرەکی هەیە، بە وتەیەکی تر نەزان و کەم عەقڵ نییە. ئەمە شتێکە کە من بەردەوام بە تۆی دەڵێم، لەوانەیە هەر ئەوە بووبێتە هۆی ئەوە کە جاری پێشوو منت بە هێڵدە ناو برد، لەوانەیە ئەو قسە بخاتە سەر زاری تۆ. هەموو شتێک دەبێ بەڵام دەبێ بە چاوی شکەوە سەیری هەموو شتێک بکەین. لە کوێوە ئاشکرایە کە هەموو ژیانی ئێمە خەیاڵێک نییە؟ با لە بڕیاری کۆتاییدا پەلێنەکەین لەوانەیشە وەڵامێکی زۆر ئاسانتر هەبێت. بەرحاڵ من دەبێت پەلە بکەم دایکم چاوەڕێم دەکات. ئالبێرتۆ تا بەر دەرگاکە ڕەوانەی کرد و لە کاتی ڕۆیشتندا وتی، دیسان یەکتر دەبینین هیلدەی خۆشەویست، و دەرگاکەی بەدوای سۆفیادا داخست. لاک وەکو تەختەڕەشێک کە پێش لە هاتنی مامۆستا پاک و خاوێنە. سۆفیا لە کاژمێر هەشت و نیودا گەیشتەوە ماڵەوە یەک کاژمێر و نیو لە وادەی خۆی لای دابوو بە دایکی وتبوو کە پێش لە کاژمێر حەوت دەگەڕێتەوە سۆفیا ئاوا نابێت من ناچار بووم بۆ بەشی زانیاری ناو شار تەلەفوون بکەم و پرسیار بکەم ژمارە و ناونیشانی کەسێک بە ناوی ئالبێرتۆم پێ بدەن کە لە شاری کۆن دەژی ئەوان پێم پێکەنین. نەکرا زووتر بێمەوە. وابزانم شتێکی وامان نەماوە کە نهێنیەکی گەورە دەربخەین. ئەم باسە پڕوپوچانە بەس بکە. ڕاست دەکەم. بۆ میوانی لەدایک بوونت بانگهێشتت کرد؟ ئاه نا لەیادم چوو. ئیتر هەر جۆرێک بووە من دەبێت ئالبێرتۆ ببینم. تا بەیانی دروست نیە کچێکی گەنج بەردەوام بچێ بۆ بینینی پیاوێک کە لەخۆی بەتەمەنترە. پێویست ناکات تۆ لە ئالبێرتۆ بترسیت. مرۆڤێکی خراپ پێدەچێ باوکی هێڵدە بێت. هێڵدە کێیە؟ کچی پیاوێکە لە لوبنان پیاوێکی بەڕاستی خراپە. لەوانەیە بەسەر هەموو جیهاندا زاڵ بێت. ئەگەر بە خێرایی ئالبێرتۆ بە من نەناسێنی چیتر ڕێگە نادەم ئەو ببینی. لانیکەم تا ڕواڵەتی ئەم پیاوە نەبینم فیکرم ئاسوودە نابێت. لەناکاو فیکرێکی باش بە مێشکی سۆفیا داهات و هەڵات بۆ ژوورەکەی خۆی. دایکی هاواری کرد، چی بوو؟ سۆفیا لە یەک چاوتروکاندندا گەڕای و وتی، ئێستا پیشانت دەدەم ئەو چۆنە. بەشکم دەستم لێ بەردەیت. شریتێک ویدیۆی لەدەستدابوو خستیە ناو ئامێری ویدیۆکەوە. شریتی ڤیدیۆی پێ داوی؟ شریتی ئاتێنە. وێنەی ئاکرۆپۆلیس دەرکەوت ئالبێرتۆ هاتە پێشەوە و ڕاستەوخۆ لەگەڵ سۆفیادا قسەی کرد. دایکی سەری سوڕمابوو سۆفیا ئەم جارە شتێکی دی کە جاری پێشوو سەرنجی نەدابوویە. ئاکرۆپۆلیس پڕ لە گەشتیار بوو کە بە دەوری دەستەکانی خۆیاندا دەگەڕان. لە نێوان یەکێک لە دەستەکاندا نووسراوەیەک بەرزکرابۆوە نووسرابوو هیڵدا. ئالبێرتۆ بە ناو ئاکرۆپۆلیسدا دەگەڕا دوای ماوەیەک لە دەروازەی پەرستشگەکەوە تێپەڕ بوو. چووە سەریاڵی ئاریا یائاریۆ پاگۆس کە پۆڵس لە سەرەوێوە بۆ خەڵکی ئاتێن وتاری خوێندبووەوە، چووە سەرەوە و دوایی لە ناو مەیدانی ئاتێنەوە قسەی لەگەڵ سۆفیا کرد. دایکی هەروا دانیشتبوو و جار جار شتێکی دەوت. کەواتە ئەمە ئالبێرتۆیە. دیسان باس لە کەروێشک دەکا، وایە؟ خەریکە بە ڕاستی لەگەڵ تۆدا قسە دەکات و سۆفیا من نەمدەزانی کە پۆڵس لە ئاتێن بووە. شریتەکە دەگەیشتە شوێنێک کە ئاتێنی کۆن لە وێرانەکانەوە سەری دەردەهێنا. سۆفیا شریتەکەی دەرهێنا و ئێستا کە ئالبێرتۆ پیشان دایکی دابوو، پێویستی نەدەکرد ئەفڵاتوونیش بهێنێتەوە سەر شاشەکە. بێدەنگی ژوورەکەی گرتبوو. سۆفیا تۆزێک دایکی دواند، پرسیاری کرد، ئەوت بە دڵ بوو بەژن و باڵا جوان بوو، وا نەبوو؟ دەبێت مرۆڤێکی سەیر بێ، کە بچێت لە ئاتێن وێنە هەڵبگرێت و بینێرێت بۆ کچێک کە نایناسێت کەی لە ئاتێن بووە؟ نازانم. شتێکی تریش هەیە. چییە؟ ئەم پیاوە زۆرهاوشێوەی سەرگوردە کە لە کەپرەکەی ناودارستاندا دەژیا. لەوانەی شار خۆیشی بێ، دایە. بەڵام پانزە ساڵە کەس سەرگوردی نەدیوە. لەوانەیە بەردەوام لە گەڕاندا بێ. یا کناگ؟ لەیادم نییە ئێستا ئەم کناکسە کێیە و کناگ کێیە. یەکیان ئالبێرتۆیە وەویتریان باوکی هیلدەیە. من بەتەواوی تووشی سەرسوڕمان بووم. هیچ هەیە بیخۆم؟ دەتوانی شفتەکان گەرم بکەیتەوە. دوو هەفتە ڕابردوو هیچ باسێک لە ئالبێرتۆ نەبوو. کارتێکی پیرۆزبایی تر بۆ هیلدە هاتبوو، لەگەڵ ئەوەی ڕۆژی لەدایکبوونی سۆفیاش نزیک دەبووەوە. تەنانەت یەک کارتی پیرۆزبایی بە ناوی خۆیەوە نەهاتبوو. ڕۆژێک دوای نیوەڕۆ چوو بۆ شاری کۆن و دەرگای ماڵی ئالبێرتۆی کوتا. کەسێک لە ناو ماڵەکەدا نەبوو بەڵام نووسراوەیەکی بچووک بە دەرگاکە ولکا بوو کە دەیوت، یادی لەدایکبوونت پیرۆز بێ هیڵدا. خەریکین دەگەینە خاڵی گرنگ و ساتی ڕاستی. کچەکەم. هەر کاتێک بیر لەمە دەکەمەوە بێ ئاگا پێ دەکەنم باسی بارکێلی لە ناو دایە. کەواتە کڵاوەکەت بە دوو دەست بگرە. سۆفیا نووسراوەکەی لێ کردە و خستیە ناو سنووقی نامەکانی ئالبێرتۆ و چووە دەرەوە. نەکاو دیسان چووبێت بۆ ئاتێن، چۆن دەتوانێت بێ ئاگا بڕوات و ئه و پرسیارە بێ وەڵام بهێڵێتەوە؟ ڕۆژی چواردە ی جوئەن کاتێک لە قوتابخانەوە دەگەڕایەوە بۆ ماڵەوە چاوی بە هێرمێس کەوت کە لە ناو باخەکەدا دەگەڕێت. سۆفیا هەڵهات بۆ لای. سەگەکەیش بە خۆشیەوە بەرەو ئەو دەهات. سۆفیا گرتیە باوەشی دەڵیت ئەو بوو کە دەیتوانی هەموو پرسیارەکان چارەسەر بکات. دیسان ئەو نووسراوێکی بۆ دایکی دانا، بەڵام ئەم جارە ناونیشانی ئالبێرتۆیشی نووسی. لە ناو ڕێگادا سۆفیا بیری لە بەیانی دەکردەوە، زۆر لە فیکری ڕۆژی لە دایک بوونیدا نەبوو. چونکە ئەو میوانییە چونکە ئەو میوانییەکەی خستبووە شەوی یەکەمی هاوین. بەڵام بەیانی ڕۆژی لە دایک بوونی هیڵدەش بوو. سۆفیا دڵنیا بوو ڕووداوێکی نائاسایی دێتە پێش، لانیکەم هاتنی کارت پۆستاڵەکان کۆتایی پێدێت. لە مەیدانی گەورە تێپەڕ بوون، لەسەر ڕێگای شاری کۆندا گەیشتنە باخچە و پارکێک کە گۆڕەپانی یاری بوو. هێرمێس لە کەناری کورسیەکەدا وەستا، دەڵیت داوای لە سۆفیا دەکرد دانیشێت. سۆفیا دانیشت. لە کاتێکدا دەستی بە سەری هێرمێسدا دەهێنا و سەیری چاوەکانی دەکرد، هێرمێس لە ناکاو بە تووندی لەرزی. سۆفیا وای زانی دەیەوێت بوەڕێت. دوایی کاکیلەی سەگەکە کەوتە لەرزین و بەڵام نە دەوەڕی و نە لرخە لرخی دەکرد. دەمی کردە و وتی. هیلدا، یادی لە دایک بوونت پیرۆز بێت. سۆفیا زمانی شکا بە ڕاستی سەگەکە بوو کە قسەی لەگەڵ کرد. گونجاو نییە. ئەڵبەت چونکە لە یاتی هیلدە دابووە وای زانیوە بەڵام لە دڵیدا دەیزانی کە هێرمێس قسەی لەگەڵ کرد. بە دەنگێکی بەرز و قووڵ و ڕەوانەوە. ساتێک دوایەوە هەموو شتێک ئاسایی بووەوە سەگەکە چەند وەڕینێکی کرد و دەڵێی دەیەوێتە و ڕاستیە وەشارێت کە تۆزێک لەمەوبەر بە زمانی مرۆڤ قسەی کردووە. هێرمێس بەرەو ماڵی ئالبێرتۆ هەڵات و پێش لەوەی بچنە ژوورەوە سۆفیا سەیری ئاسمانی کرد. ئەمڕۆ تا ئێستا کەش و هەوا باش بووە بەڵام هەورەکان خەریک بوو کۆ دەبنەوە بەڵام هەورەکان خەریک بوو کۆ دەبوونەوە ئالبێرتۆ دەرگاکەی کردەوە و سۆفیا بێ هیچ پێشەکیەک وتی هیچ تەعارف مەکە تۆ عەقڵت کەم بۆتەوە خۆیشت دەیزانی ئیتر چی ڕووی داوە سەر گورد هێرمێسی فێر کردووە قسە بکات کەواتە کار گەیشتۆتە ئێرە. بەڵێ فکری بکەرەوە. چی وت؟ دەتوانیت پێشبینی بکەیت چی وت؟ ئەڵبەت شتێک دەربارەی یادی لەدایکبوونی هیلدا. ئافەرین. ئالبێرتۆ سۆفیای بردە ناو ماڵەوە وەکو جاری پێشوو جلوبەرگی نوێی پۆشیبوو، بەڵام ئەمڕۆ پەتوبەندی کەمتر بوو. سۆفیا وتی ئێستاش هەموو شتێکم پێنەوتووی. مەبەستت چییە؟ مەگەر نووسراوەکەت لە سندووقەکەدا نەدی؟ بەڵێ، هەر ئەو کاتە فڕێم دا. سەرگورد هەر کاتێک دەکەوێتە یادی بارکێلی پێکەنینی دێت. من دەمەوێت بزانم چ شتێکی ئەم فەیلەسووفە بێچارانە جێی پێکەنینە. دەبێت چاوەڕوان بین بزانین چی دێتە پێش. بەڵام ئەمڕۆ کاتی ئەوەیە دەربارەی ئەوە باسم بۆ بکەیت. بەڵێ، ئەمڕۆ کاتیەتی. ئالبێرتۆ جێگەی خۆی لەسەر قەنەفەکە خۆش کرد و وتی، جاری پێشوو کە لێرەدا دانیشتین دەربارەی دیکارت و ئیسپینۆزا باسمان کرد، زانیمان کە ئەوان خاڵێکی هاوبەشیان هەیە، هەردووکیان عەقڵگەرا بوون. عەقڵگەرا کەسێکە کە بڕوای بە گرنگی عەقڵ هەیە. بەڵی عەقڵگەرا عەقڵ بە سەرچاوەی سەرەکی چاکە و ناسین دەزانێت، هەروەها پێی وایە کە مرۆڤ پێش لە هەر شتێکی تەجرەبەی و شیاوی تاقیکردنەوە ئەندازەیەک ئەندێشەی زاتی لە مێشکیدا هەیە و هەرچی ئەم فیکر و ئەندێشانە ڕوونتر بێ تێکەڵبوونی ئەوانە لەگەڵ ڕاستیدا زۆرترە لە یادت ماوە کە دیکارت فیکرێکی ڕوون و ئاشکرای دەربارەی بوونی شتێکی تەواو و بێ عەیب هەبوو و هەر لەسەر ئەو بنەمایە گەیشتە ئەو ئەنجامە کە خودا هەیە. من شتەکان زوو لە بیر ناکەم. شێوەی فیکری عەقلانی تایبەت بە فەلسەفەی سەدەی حەڤدەهەم بوو و هەروەها بناغەیەکی پتەوی لە سەدەکانی وەستادا هەبوو و مێژووەکەی دەگەڕێتەوە بۆ سوقرات و ئەفلاتوون. بەڵام لە سەدەی هەژدەهەمدا کەوتە بەر لێشاوی ڕەخنە و گازندە، زۆریەک لە فەیلەسوفەکان وتیان ئەو شتەی کە لە مێشکی ئێمەدایە بە تەواوی لە ڕێگای هەستەکانمانەوە تەجرەبە کراوە، ئەم بۆچوونە بە تەجرەبە گەرایی دەناسین.